بۆتان نەکراوە حازر بن. وتاری ئەمڕۆ جومعە باسی ماڵ و سامانە. ماڵ و سامان چۆن پەیا بکرێ و چۆن خەرج بکرێ. چەند ڕۆژێکە لە پەرلەمانی هەرێمی کوردستان هەرایە هەرایە لەسەر موچە و بوجە و خانەنشینی و زۆرە و کەمە و ئەوانە ئەوانەی چوون بۆ پەرلەمان قەرارە ئەوەنە ژیر بن یاسا دابنێن یاسا دابنێن یاسادانان لە ئەسڵا کاری خوایە بەڵام بۆ ئەموری دنیایی ئەوانەی دەبنە ئەندام پەرلەمان قەرارە ئەوەندە زانا و دانا بن یاسا دابنێن بۆ میللەتێکی پێنج شەش ملیۆنی بەڵام ئەبینین شەڕە جنێو و پەتپەتی و شوورەیی و عیب و عار سەو یانزە کەسن یانزەیان بە حەقی خۆیان لەوانەیە نەچووبنە ئەو شوێنە بڵێ بیست یان بڵێ سی یان باقیەکەی تری خوا ئەزانێ چۆن گەین بەهەر حاڵ بۆ ئەبێ ئەندام پەرلەمانی کورد ئەوانەی کە حکوومەت و حاکمن شەڕ بکەن لەگەڵ ئەوانەی کەوا لە حکوومەتانین بۆ نابێ هەردوو لایەن هەموویان بە یەکەوە دەستکەن بەچاوی کاربەدەستەکانە لە گەورە تا بچووک لەسەر قوت و قوتی ئەم میلەتە دیارە پەرلەمان حیزبیە بۆیە ئەو بەزمە ڕوئەدا لە پەرلەمان کە ئێوە سەیریەکەن دیارە حکوومەت حیزبیە بۆیە ئەو بەزمە ڕوئەدا دیارە دایرەکانمان حیزبین دایرەی حەق و ڕەوا و گەل نین جا منیش بۆیە حەزم کرد ئەوقافیش لوتفی فەرمووە وتارێکی ناردووە بۆ زانایان کە باسی دەستپاکی و ویژدان بکەن لە مامەڵە و کڕین و فرۆشتنا منیش هەردووکیان ئامێتەیەکەم بە یەکە لە خزمەتی ئێوە لە چەند دەقیقەیەکدا ئاینی خوا بۆ مرۆڤایەتی ئیسلامە، هەموو گۆشەیەکی ژیانی ئەم مرۆڤە لەم ئیسلامەدا کە قورئان و سوننەتی پێغەمبەری خوایە صلی اللە علیە وسلم ئاماژەی پێکراوە دەستی خراوەتە سەر چارەسەری دانراوە بۆ دەردی ڕێنمایی کردووە بۆ بەختەوەری دنیا و قیامەتی مافەکانی ئینسان، حقوقی شەخسی، حەقی عام، لە قورئانا باسی کراوە. بەندایەتی، عیبادات، معاملات، ئەخلاق، حەرب و ئاشتی هەمووی لە قورئان و لە ئیسلاما باسی کراوە. پێویستە مرۆڤی موسڵمان نەڕواتە ناو هیچ مامەڵەیەک تا نەزانێ حەڵاڵە یا حەرامە ئەگەر حەرام بوو چۆن لە شێر ڕاکا ئاوا لێی ڕاکا تۆی مسلمان نابێ باز بیتە ناوەڕاستی مامەڵەیەک چوار هەزاری چل دەفتەری ملیۆن دۆلاری کە گەزرای دوایی بڕۆی بۆ لای شەرع و پرسیار بکەی وەڵا نەمزانی نابێ ئەبێ پێش ئەوەی بڕۆیتە ناو کاسپی بزانی کامە حەڵاڵە کامە حەرامە لە کوێوە بڕۆم چەند بڕۆم ئینجا بڕۆیت بۆیە دەبێ بە بەرچاوڕوونی بەرچاوڕوونی بدەین بە میلەتەکەمان بە هەموو میلەت بە تایبەتی کاسبکار و بازرگان و پیشەوەر و جوتیار و ئەوانە چونکە ئەگەر مامەڵەی حەڵاڵت کرد ماڵ بەچی ئەوترێ؟ هەر شتێک کە تۆ خاوەندارێتی بکەی لە دارێکی سیواک یا لە قەڵەمێک کە لە گیرفانتایە هەتا بگاتە خان و بازار و مەڕ و ماڵات و ئاڵتون و زێڕ و نەوت و ئەرز و ئاو و ئەوەی کە هەیە هەمووی پێوترێ ماڵ لە شەریعەتدا ماڵ بەو شتە ئەوترێ حەڵاڵە و دروستە سوودی لێوەربگری و ڕاگرتن و هێشتنەوەی دروستە کەسابەت وەک هەر شتێکی تر حکمەکانی شەرعی بەسرە تەطبیق دەبێ ئێمە ئەحکامی خەمسەمان هەیە یانی پێنج حوکم هەیە ئەم قسانەی منەکەم منەیکەم ئێستا بۆ ئێوە ئەم وتارە یەکێک لەم پێنج حکمە یا دوانیان ئەیگرێتەوە ئایا ئەم قسانەی من فەرزە واجبە ئەوە حکمێکە هەندێ کاسپی هەیە واجبە فەرزە ئەبێ بیکەیت وەک چی وەک ئەوەی کاسپی بکەیت بۆ ئەوەی خۆت و ئەوانەی نەفەقەی نەفەقەیان لەسەر تۆیە بیان ژێنی سەرمایان نەبێ گەرمایان نەبێ ڕۆد نەبن محتاج نەبن هەم خۆت هەم ئەوان لەوێ کاسپی فەرزە ئەوەندە کاسپی بکەی تا بەشی بژێوی خۆت و ماڵ و مناڵت، باوک و دایکت، خوشکێکت، کەسێک کەوا نەفەقەی لەسەر تۆیە جێ بەجێی بکەی ئەوە پێڵێن فەرز. کاسپی سوننەت ئەوەیە لە خۆت زیاد بێت یارمەتی هەژارێک، مناڵێکی بێ باوک، کەفالەت بکەی، عیلمێکی شەرعی فێری خەڵک بکەی، کتێبێک، مزگەوتێک، نەخۆشخانەیەک، ئەوە پێی ئەوترێ کاسپی سوننەت، کاسپی موباح، ئەوەیە لە رێگەی حەڵاڵەوە هەوڵ بەی ماڵ بەدەست بێنی بە مەرجێ رێگە لە بەندایەتی و فەرزەکانت نەگرێ، ئەوەی تر کاسپی موباحە. هەر کاسپیێ ڕێگەی لە عیبادەتەکانت گرت ئەوە حەرامە هەر کاسپیێ ڕێگە لە عیبادەت بگرێ ئەوە حەرامە ئەبێ ڕێگە لە عیبادەتەکە و نەگرێ نەک بانگ باو تۆ گوێ نەدەیتێ بانگی دووهەمی جمعە کە درا مامەڵە دروست نیە و ذروا البیع خوا فەرمێ واز لە مامەلە بێرن نابێ یەک کەس لەو بەر دەرگای مزگەوتا لە بازار لە بانگی دووهەما کە دوانزە و دوانزە دەقە بانگە بێ نابێ یەک کەسی مسلمان شت بفرۆشێ ئەبێ نەیفرۆشی ئەبێ دایخەی وەذەرو البەیع وازی لێ بێرن کاسپی مەکروه کاسپیەکەیە کاسپیە بەڵام باش نییە ئەوەیە لە سنەت و ئەو شتانەی وەک سنەت وەهان مەشغوڵ بکە باسی فەرز ناکەم ها هەر کاسپیە لە سنەت لە عیبادەتی سوننەت لە دەرس و زیکری سوننەت مەشغوڵی کردی ئەوە پێڵێن مەکروهە و کاسپی نەیکەی باشە کاسپی حەرام ئەوەیە کە دیارە حەرامە وەک سوو خواردن وەک مارەی حەرام حەرامە ئەو دوکانەی هەتە مەیدە ئەو خان و قەسر و بازاڕەی هەتە مەیدە بەوانە کە شتی حەرامی تێ ئافرۆشن کڕین و فرۆشتنی حەرام غەشکردن فێڵکردن چاوبەستکردن ئەو کاسپێ حەرامە یا پارەیەک لەسەر کارێکی حەرام وەربگیرێ یەکێ بڵێ بڕۆ شەقی هەڵبە لە فڵانە کەس چوار قسەی پێ بڵێ ئەوەنەت ئەدەمێ بڕۆ لێیدە بڕۆ بیکوژە ئەوەنەت ئەدەمێ ئەو حرام ئەو پارەیە ئەو کاسپی حرامە حتا ئەوانەی کارمەندی حکوومەتن ئەگەر نردنیان بۆ ئەوەی ئازاری کەسێ بدەن هاوڵاتی لێی بدەن بە شەق ئیعترافی پێ دەربێنن موچەکەیان حەرامە نانەکەیان حەرامە مناڵەکانیان حەرامزادە دەرەچێ ڕێگاکانی کاسبی حەڵاڵ وەک جوتیاری و باخەوانی کشتوکاڵکردن خوا لە قورآە بەیانی کردووە والخیل والانعام والحرث حرث هەمیسان لەوێ باسی کراوە کەواتە جوتیارە بەڕێزەکان ئەبێ دڵیان خۆش بێ بەو کەسابەتونانەی پیاەکەن چونکە یەکەم کەس تەوەکلی لەسەر خوا بێ لە کەسابەتا فەلاحە جوتیار و باخەوانە ئەم دەغڵە جوانە ئەکات ئەم عەرزە پشت بەخوا گەنمی سوور، چەڵتووک، جۆ، نیسک، نۆک، ئەیکاتە عەرز، ئەیکێڵێ، بە تەمای ئەوەی خوا یەک و دەو یەک و سەی باتێ، ئەو تەوەکولە زۆر موهیمە، بەس حەرامی نەکەی ها، کاکی جووتیار حەرامی نەکەی، با ڕزقەکەت حەڵاڵ بێ، لە زەکاتەکەیا دوایی لەو سەرۆ، ئینجا دوای ئەوە بازرگانی، پیشەسازی، بەخێوکردنی مەڕوماڵات، پەلەور، هەموو ئەوانە کاسپین حەڵاڵن لە ئەسڵا ئەگەر خەڵک حەرامیان نەکەن. کشتوخاڵی کشتوکاڵی خستۆتە ڕیزی ئەو شتانەی کە جوان کراون لای مرۆڤەکان زوینە للناس بازرگانی یەکێکی تر لە ڕێگاکانی کەسابەتی حەڵاڵ لە زۆر جێگادا لە قورئانا باسی کراوە خوای پەروەردگار لە قورئانا ئەفەرمێ وإذا رأوا تجارة أو لهوا لە ڕۆژی جمعە هەندێک لە خزمەت پێغەمبەرا بوون وتیان قافڵە هاتۆ کاروان هات وەکو ماڵە ئێسا نەوتی وەرنەگرت بێ ئەوانە لەپڕ بڵێن ئەرەوەڵان نەوتەکە هاو ڕاکا بەجێی بێڵێ بڕا بۆ بای ئەکەی بڕا بۆ چیەکەی نابێ موسڵمانانێک کڕین و فرۆشتن سەرقاڵیان ناکا لە ذیکری خوا لە نوێش یعنی لە بیریان ناباتەوە چەند کەس لەوانەی کە ئەڵێن لا ئیلاهە ئیلا الله محەممەد ڕەسول الله لەوانەی چوونەتە کەعبەی پیرۆز لەوانەی کەوا خۆیان بە مسلمانە زانن ماڵ و بەیع و تیجارەت مەشغوڵیان نەکات نوێژیان نەفەوتێ ئەویان نەفەوتێ ئەویان نەفەوتێ خوای پەروەردگار کڕین و فرۆشتنی حەڵال کردووە بەڵام ڕیبا و سوی حەرام کردووە ئەحەل الله البیع و حەڕەمە ڕیبا فانتشروا فی الارض بڵاوەی لێ بکەن وابتغوا من فضل اللە ڕزقی حەڵاڵی خوا بەدەست بێنن ناڵێ هەر لە مزگەوت دانیشن ئەڵێ کاتێک کە بانگی دووهەم درا بڕۆن بۆ جمعە دەست پێ بکەن بەڵام کە سڵاو درایەوە نوێژی جمعە تەواو بوو بڵاوە بکەن بەسەر ئەرزا بە دوای کەسابەتی حەڵاڵا بگەڕێن هەر مەعمەلەیەک غەش و فێڵی تیابێ حەرامە هەر مەعمەلەیەک ڕیبا و سوی تیابێ حەرامە دروست نییە ئەبێ مسلمان خۆی لێ بپارێزێ خۆی لێ لابدا پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئامۆژگاری کردووین ئەفەرمێ الدین النصیحە دین نەسیحەتە وتیان بۆ کێ ئەی پێغەمبەری خوا فەرمووی بۆ خوا بۆ کتابی خوا بۆ پێغەمبەری خوا بۆ پێشەوای مسلمانان بۆ عامی مسلمانان یعنی دڵسۆزی نەک من نەسیحەتی خوا بکەم نعوذ باللە یا من نەسیحەتی قورئان بکەم یا من نەسیحەتی پێغەمبەر نا دڵ دڵسۆزیە خەمخۆریە پاڵفتەییە لەگەڵ خوادا لەگەڵ کتێبی خوادا لەگەڵ پێغەمەری خوادا لەگەڵ پێشەوای مسلمانان و لەگەڵ عامی مسلمانانە دێ باشە من وەختێ مسلمانی ئەبینم حەرام پەیاکە ئەبێ لێی بۆسم یا بڵێ مەیکە کوڕێک تەلەفۆنی بۆ کردم لە ئەوروپاوە پێرێ وتی ماوە ساوتم بەڵێ وتی من دوکانێکم هەبوو الحمد لله نوێژ و تاعەت و هەموو شتێکم تەواوە هیچ شتێکی حەرام تیانە فرۆشت بەڵام شتێکم بەسەرا هات قەرزار بووم ناچار بووم دوکانەکە بفرۆشم بە کەسێک کەسەکە هات دوکانەکەی لێکڕیم ئێستا پارەکەم ناداتێ ئەڵێ پێم هەڵناسوڕێ جا ڕۆشتووە نیوەی دوکانەکە منی کردووە بە عرەق و مەشروب و ئەوانە وتی من لە لایەکەوە کە علاقم بەو کڕین و فرۆشتنی عرەق و شتە نییە لە لایەکی ترۆ ئەو شتانەی کە خۆمە بۆ ئەیفرۆشم وتم نابێ دروست نییە هەر یەک دوکانە یەک دەقی لەێ بەشەکرێ لەبەرەوە مەیکە وتم داوای پارەکەی لێ بکە بداتەوە وتی نییەت وتم دوکانەکەی لێوە بگرەرەوە ناکرێ بڵێم قەیچیەکە لە ئەوروپایە و باوکی وایە بە پارەی عرەق و بەراز ئەچێ بۆ ئەمرە لێرە کوڕەکەی لەوێ عرەق و بەراز ئەفرۆشێ گوێی ناداتێ ئەڵێ لە بەرکی خۆ بۆ خۆ حاجی وریابە رسول الله کە ئەفەرمێ من غەش فلیس منا بە ئێمە ئەڵێ ئەڵێ غەش مەکەن لە معاملە لە کڕین و فرۆشتنا دەست مەبڕن فێڵ مەکەن چاوبەز مەکەن خواردنی خراپ مەدەن بە خەڵک نەک بە موسڵمان بە هیچ غەیرە دینێ دروست نییە خواردنی خراپی پێ بفرۆشی دروست نییە فێڵی لێ بکەی دروست نییە هەزار جارمان بۆ گێڕاونەتەوە فڵان مسلمان بوو بۆ لەبەرەوەی ئەبوو حەنیفە مەعمەلی ئاوا لەگەڵ یا کرد ئیمامی شافعی وا مەعمەلی لاگەڕێ شێ حەسەنی بەسری وا مەڵی لەگەڵا کرد ئەی ئێمە لە داخی ئێمە خەڵک بێدینە بێ لەبەرئەوە گوناحە. خوای پەروەردگار ئەفەرمێ، خەڵکینە خۆتان لە ڕیبا پارێزن لە معامەلە، وما آتیتم من ربا لیربو فی اموال الناس فلا یربو عند اللە، ئەوەی تۆ قەرزێ ئەدەی بە یەکێ، شتێ ئەفرۆشی بە یەکێ، بەڵام بەوەی زیاوەی بێتە سەر، قەرزی ئەدەیتێ، بەڵام زیاوە بۆ بێنێتەوە، ئەوە دروست نیە ئەوە لای خوا ئەبێ بە ئاگر ئەچێتە گیان و یەک درهەمی سوو یەک درهەمی سوو بە حەرام بیخۆی خراپترە لە سی و شەش زینا پەنا ئەگرم بەخوا لەگەڵ دایکتا بیکەی. ئەیتر گوێی نادەیت ێ مامۆستا گیان واللهی من بەعزێ پارەم بوو ئاوا چوار پێنج وەرەقەیە پیاوێکی باش مسلمانێ دراوسێمانە دامێ وتم کاسپی پێوە بکە هەمومان یە سەوە زارمەداتێ هەمومان یە سەوە زارمەداتێ ئەمە ڕیبایە نابێ پارەو داوە بە یەکی ئەڵێ ئەو پێنج وەرەقەم بۆ ئیش پێ بکە ئەگەر دە دیناری پەیا کرد دە هەزار پێنجی بۆ تۆ پێنجی بۆ من ئەمە دروستە ئەگەر ملیۆنێکی پەیا کرد نیۆی بۆ من و نیۆی بۆ تۆ ئەوە دروستە نەک بڵێ تۆ بیێنە من مامانە شتێک بۆ دانم تۆ هەقوبەی چۆ نەبێ و حرامە و کاسبیە نابێت خوا لە قورآە بەس لە باسی ڕیبا هەڕەشەی کردووە بە حرب حرب ئەڵێ خەڵکینە دەست هەڵگرن لە سوو خواردن لە کاسپی بە سوو خواردن لە معاملە بە سوو خواردن بە سوودان بانقی بێ یا غەیرە بانقی بێ فێڵتان لێکەن ئەڵێن بانقی ئیسلامی ناوێکی لێ نێن خەڵک خەڵەتێنە مادەم جاوەیە چێتە سەر باوەڕی پێ نەکەن با مەلایش بێ باوەڕی پێ نەکەن زیاوەی نابێ بچێتە سەر آخر ئەمە بۆ کارمەندەکانەوە ئەم بۆ کاغەزەوە ئەمە بۆ چی ئەمە چییە كل قرض جر نفعا فهو ربا هەر قەرزێک سوودێکی لەگەڵ خۆیان هێنایەوە بێجگە قەرزەکە ئەوە ڕیبایە کڕین بە قەرز دروستە بە زیاتر دروستە مەسەلەن کابراڵێ ئەو ثەلاجەیەت پێ ئەفرۆشم بە قەرز لە ماوەی شەش مانگا پارەکەم بەیتێ. سەلاجەکە لە بازار بە دوو وەرەقەیێ. بەس ئەوەڵێ ئەتدەمێ بە دوو وەرەقە و بە دوو سەد و پەنجا دۆلار. تۆیش دەڵێی وا قبووڵم کرد. باسی حازر ناکەی مادەم پارەو پێ نییە. یەک معامەلەیەکەی. بە قەرز ئەم دەیتێ مانگانە قیستەکەو بەمێ. بەڵێ بە چەن؟ بە دوو سەد و پەنجا دۆلار. خۆی بە دوو سەدە لە ئەسڵا. ئەڵێ وا قبووڵم کرد. ئەوە دروستە. ئەوە قەرز نییە بە پارە قەرزی بەنێ. ئەوە کڕینە بە قەرز. تێکەڵی نەکەن. ئاڵتون، زیو، ئەوەی پێی بوترێ سکە، دینار، دۆلار، تمەن، یۆرۆ، لیرە، ئەوەی پێی بوترێ سکە، دروست نیە بۆ یەک سەعات بە قەرز بیکڕی، گوێت لێیە؟ ئەڕۆی بۆ بازاڕ بۆ لای دۆلار فرۆشەکان ئەڵێی دە گەڵان بەرێ گەڵا بە چەنە ئەڵێ بە سەد و بیست و یەک و نیو دە گەڵان بەڕێ ئەڕۆمە سلێمانی نابێت ئەبێ هەزارەکانی بیتێ تمەنەکەی بیتێ ئینجا ئەویش بوداتێ گوێتان لێیە حرامە والله بالله حرامە دروست نییە ئەوە ئەڕۆم بۆ ئێران پەلەپەل نەخۆشێکمان هەیە ئادەی ملیۆنە تمەنم بەرێ دە ملیۆن تمەنم بەرێ بیشکێنەرۆ نابێ بیشکێنێتۆ ئابێ بیدەیتێ و بداتێ ئەبێ بە ڕیبا. دروست نیە. ئیتر من بووم بە بەڵا بۆ ئێوە. ئەگەر ئەم معامەلەی کرد لە قیامەتا تێو هەڵەدەن ئەڵێن مەلا تاری بامۆکی نەی قیڕان بە کوردی لەوێ نەبووی نەو بیست دەی تر هەر بڕۆ بیکە. کەسابەتی حەڵاڵ یا ئەیها الناس کلوا مما فی الارض حلالا طیبا ئاەتی قورآن خەڵکی نەبڕۆن هەرچی حەڵاڵ و پاکە لەو ئەرزا بەدەستی بێنن کەسابەت بکەن بیخۆن یا ایها الذین آمنوا کلوا من الطیبات من طیبات ما رزقناکم لەو شتە حەڵاڵانەی کە بە ڕزق بۆم ناردوون لەوانە بخۆن حەرامەکان نا پیسەکان نا یسئلونەکە ماذا احل لهم پرسیار لەکەن ای پێغەمبەر ئەڵێن چی حەڵاڵە قل احل لكم الطیبات بڵێ شتە پاکەکان حەڵاڵن بەراز حەرامە عرق حەرامە قومار حەرامە جگەرە و نێرگەلە حەرامە با حەزیشی لێ بکەی با قازانجی باشیش بکە دروست نییە یا ئەیها الذین آمنو ئەنفقوا من طیبات ما کسبتم ئەگەر ماڵیش و بەخشی ماڵی حەڵاڵ ببەخشە حەرام نەکەی بەخێر بە عەمەل نایە سوو وەر مەگرن ماڵی یەکتری بە حەرام مەخۆن ماڵی هەتیو مەخۆ میرات مەخۆ مارەی مەخۆ خوا فەرمێ مەیخۆ خوا فەرمێ وەیل للمطففین وەیل بۆ ترازو بازەکان ترازوی گەورە کە لای حکومەتە، نەوتە، غازە، ئاڵتونە، موچەیە، وەیل للمطففین، وەیل بۆ ئەوانەی ترازوبازی ئەکەن لەو داهاتەی هەرێمی کوردستان و عێراقا. چوار ساڵ لە پەرلەمان دانیشێ نیسکافە چا ئاو شیر ئاخر مۆدێل سەیارە چوار ملیۆن و نیو وەرەگرێ مانگانە دوای چل و نۆ ملیۆن وەرەگرێ دوایش مانگی چوار نازانم هەشت ملیۆن وەرەگرێ ئەمە ئەی ئەی پەرلەمانی کوردستان ئەی سەرۆکی هەرێم و وەزیرەکان ئەمە بەچی حەڵاڵتان کرد بە چ دینێک بە چ قانونێک بە چ یاسایەک بە چ مەزهەبێک بە چ علمانیەک بەچی حەڵالتان کرد؟ خۆ تەلەفزیۆنەکەی خۆتان باسی پەڕلەمانی ڕووسیا و ئەمریکا و بەریتانیا و ئەردەن و ئێران و تورکیاکە ئەی بۆ دەرسی لێوەرناگرن ئەی بۆ کۆڵی لێ نادەن ئەم هەموو ملیۆنە ئەم هەموو ڕەشوروتە ئەم هەموو داماوە ئەم هەموو ئەنفالە ئەم هەموو شەهیدی هەڵەبجە ئەم هەموو ماڵە وێرانە کوڕێکی گەنجی مرد کە ئەتوانم بڵێم وەکو بڕبڕەی پشتی ئەو مامۆستایە وابوو، دیارە خەڵکی هەڵەبجە و هەورامان و شارەزوور بە تایبەتی لە حەفتا و چوار، لە هەشتا و حەوت، لە هەشتا و هەشت، لە نەوەد و یەک ئێمە ماڵوێرانی و ڕاکردن و نەگبەتی یەخەی گرتین بەدەست ڕژێمی بەعسەوە، بەڵام تەنیا دەرگایەک کە لە ئێمەوە نزیک بوو شاری پاوە و هەورامانات بوو کە دەرگایان بۆ کردینەوە چووینە ئەو دی و لەوێیش ئیمام و خەتیبەکان بە تایبەتی مامۆستا مەلا قادر لە پاوە توانیان خزمەتێکی عەجیبمان پێ بکەن عایلەکان خزمەتیان کردین ڕێزیان لێگرتین تا هاتینەوە باڵی خۆمان بۆیە خەڵکی هەڵەبجە و هەورامان و شارەزوور زۆرێکی وەکو ئەوەی خۆی بە قەرزار بزانێ حەزمان کرد هەندێک لەو قەرزە ببژێرینەوە لە کاتی بوومەلەرزەکە گەورەییەکتان نواند کە ئێمە ڕۆشتین بۆ سەر پێڵ و قەسری شیرین و سەراو و تازە ئاباد و ئەو ناوە پێمان وتن ئەمە تۆزێکە لەو قەرزەی هەڵەبجە کە قەرزاری ئێوەیە هێناومانەتەوە بۆتان ئەیان نا بەسەر چایان و ماچیان نەکرد مادەمی هەڵەبجەیە ئەمجارەش حەزمان کرد هەند تۆزێکی تر لەو قەرزەی مامۆسا بدەینەوە بە دەمیەوە بین لەو تەعزێیە هەرچەند من تا سێهەم ڕۆژیش بۆم نەکرا دوای جومعە ڕۆشتم بەڵام هەر زۆری پێ خۆش بوو زۆر مەمنونیەتی دەربڕی بۆ خەڵکی هەڵەبجە هەورامان و شارەزوور ئێمەش سوپاسی ئێوە ئەکەم مەمنونم و سوپاسی ئەویش دەکەین و داواکەین خوای گەورە سەبوری بدا و جێگەی کوڕەکەی کوڕەکانی تری بیگرنەوە خوا لە گوناهی هەموو لایەکمان خۆش بێ خوایە نەخۆشەکان شیفا بدەی خوای ئیسلاحی حاڵی زینوەکان بکەی خوای قەرزارەکان ڕزگار بکەی خوای هەر ماڵێک کێشەی تایە ڕزگاری بکەی خوای هەر ماڵێک هەر کەسێک بێ هاوسەر هاوسەری باشی بیتێ بێ مناڵە مناڵی ساڵحی بیتێ بێ کاسبی کاسبی حەڵاڵی بەنسیب بکەی خوایە ئەم وڵاتەمان پر لە خێر کەی ئەم کاربەدەستانە بێریتە سەر ڕاسا هیدایەتیان بەی عاقیبەتیان خێر بکەی ئەگەر دنیاگەریەکەن وەکو ئەوروپا بیکەن ئەگەر مسلمانەتیەکەن مسلمانانە بیکەن خوایە یارمەتیمان بەی لێمان خۆشبی لێمان نەڕەنجەی بارێ نەدەی بەسەرمانا بەرگەی نەگرین